کاسێتی سێم دیوی دووەم لە ڕۆمانی ئافرەتێک لە خاڵی سفرە بۆم دووبات ئەکاتەوە کە خودی خۆم لە ژیانم هەڵبژارد و سربەستم لە هەڵبژاردننی ئەو شتانەی کە زیانیان کەمترە بەدڕەوشت هەمیشە ئاڵێت بەڵێ مەرج ئەنێت لە نرخەکەیە ئەو کاتەش کە بە دڕەوشت ئەڵێت نەخێر ئەوە واتای ئەوەیە کە بە دڕەوش نییە و لەبەر ئەوەی کە من بە دڕەوش نیم هەندێک جار ئەڵێم نەخێر وشەی نەخێر وای کرد کە ڕۆژ بە دوای ڕۆژ نرخم بەرز بێتەوە پیاو بەرگی ئەوە ناگرێت کە ئافرەتێک ڕەتی بکاتەوە و چونکە لە ناخەوە ڕەت کراوەتەوە و هیچ کەسێک ناتوانێت هەردوو ڕەتکردنەوەکە وەربگرێت هەر ئەوەش بوو کە کاتێک من ئەم تینە خێرەم وت ئەوە پیاوەکە زیاتر سوور ئەبوو هەرچەندە نرخ بەرز بکەمەوە ئەوە سوور ئەبوو هەرگیز بەرگی ئەوە ناگرێت کە ئافرەتێک ڕەتی بکاتەوە وام لێات بوومە بەد ڕەوشتێکی سەرکەوتوو بەرزترین نرخم دەست ئەکەوێت و گرنگترین و باڵاترین لە پیاوان ململانێم ئەکەن ڕۆژێک لە ڕۆژان پێیەکی گرنگی یەکێک لە دەوڵەتەکان ناوبانگی بیستبووم و بینیمی داوای کردم و ڕەتم کردەوە من ئەم زانی کە زۆربەی ئەم فەرمانڕەوایانە بە ئاسانی شکست ناخۆن لەبەر دەمی خەڵکانە لەبەر ئەوەی هەمیشە لە ناوە و لە ناخەوە شکست شکستیان ئەخوارد و ئەدۆڕان مرۆڤ ناتوانێت هەردوو شکستەکە وەربگرێت هەر ئەم هۆیش بوو بوو بە بەردەوامی بە کورسیەکانی فەرمانڕەوەتیدا سەر ئەکەوتن ئەو دەست بەسەراگرتنەی کە ئەوان هەستی پێەکەن و فەرماڕاواتی ئەوانی کەن هەر ئەوە وایان لەکات هەست بکەن کە سەرکەوتون سەرکەوتنێکی ساختە لە ناخیانە بەڵام ڕاستەقینەیە لە لای خەڵکانی تر و هەر ئەمە شەکە گرنگ ئەبێت ڕەنکردنەوەم بۆ زیاتر سووربوون لەسەر داواکان و سەرکەوتن بەسرمدا هەموو ڕۆژێک پۆلیسێکی ئەناردوو بە شوێنما و نیش دەرم ئەکرد لە هەر جارەشا پیاوانی پۆلیس هەڵسوکەوتێکی نوێم لەگەڵا بەکار ئەهێنن جارێک پارەم پێشکەش ئەەکەن جارێک بەندکردن هەڕەشەم لێ ئەەکەن جارێکیشان پۆلیسێکیان پیوتم کە ڕەتکردنەوەم بۆ فەرماڕاواتی وەک نەفرەتکردن و هەڵسوکەوتێکی ناشرین وایە بەرامبەری بکرێت هەروەک کاریگەری هەیە لەسەر پەیوەندی نێوان هەردوو دەوڵەت من گەر کەسێکی نیشتیمانیم ئەوە هاو نیشتیمانی وام لەکات کە بچم بۆ لای منیش پۆلیسەکەم وت کە هیچ نازانم لەبارەی نیشتیمان و هاونیشتیمانێتی و نیشتیمان. نیشتیمان هیچی نەیایەومەتێ و بەڵکو هەموو شتێکی لێ زەوت کردووم، تەنانەت شەرەف و نامووسیشم. ئەوەی سەیر بوو پۆلیسەکە سەری سوڕما و نیگەران بوو کە چۆن کەسێک هەموو هەستێکی نیشتیمانی بەو شێوەیە لەدەست ئەیات. ئینجا پێکەنیم. پێکەنین بەهۆی جیاوازی نێوان دوو لایەنی و ڕەوشتەوە ئەوان بەد ڕەوشتێک ئەبەن بۆ پیاوێک ئەوان گەووادن کەچی لەگەڵەوە شاباز لە نیشتیمان و ڕەوشت ئەکەن بۆ پەڕی ڕێزەوە ئینجا زانیم کە پیاوانی پۆلیس تەنها فەرمان جێبەجێ ئەکەن و هەر فەرمانێکی بۆ دەربکرێت ئەبێتە ئەرکێکی نیشتیمانی پیرۆز بمان بات بەرەو بەندیخانە یاخود بەرەو سیسێمێکی پێوێکی گرنگ یەک شتە لە هەر دوو حاڵەتەکەیا ئەو بە ڕێزەوە ئەرکی پیرۆزی نیشتیمانی جێبەجێەکات لەوانەشە کە تاوانی کوشتن ببێتە پاڵەوانێتی هەروەک لە پێناو ئەرکی نیشتیمانی دوور نییە کە بە دڕەوشت ملوانکەی ڕێزلێنانی پێ ببەخشرێت من چونم بۆ هەردوو لا ڕەت ئەکردەوە جەستەم مۆڵکی خۆمە بەڵام خاکی نیشتیمان ئەوان مۆڵکی ئەوانە جارێکیش بەهۆی ڕەتکردنەوەم بۆ یەکێکیان برام بۆ بەندیخانە منیش پارەزەرێکی گەورەم گرت بە پارەیەکی زۆر گرت لە بەندیخانە هاتمە دەرەوە پاش ئەوی دادگا بڕیاریا کە من ئافرەتێکی بە ڕەوشت و بەڕێزم اینجا زانیم کە ڕەوشت و ڕێز هەمیشە پێویستی بە پارە و پۆڵکێکی زۆرە دەستکەوتنی پارە و پولی ڕزۆریش پێویستی مرۆڤی ڕەوشی لەدەست بات دەستکەوتنی ڕەوشتیش پێویستی بە پارەیە. بەم شێوەی ئەم هاوکێشەیە بە بەردەوامی لە بازنێکی بەتاڵی داخراوە ئەسوڕێتەوە. تەنها ساتێکی شەسم نەکردووە کە من ئافرەتێکی بێڕێز بم. ئەمزانی کە کارەکەم لە دەستکردنی پیاوانێکە کە دەستیان گرتۆ بە سەر ئەم دنیا و ئەو دنیاشە. هەر پیاوانی ژوایان لە ئافرەت ئەکرد جەستەیان بفرۆشن بەرامبەر بڕێک پارە. هەروەک هەرزانترین ئافرەتان لەو ئافرەتانە کە بوون کە لە ژیانی هاوسەرێتیانە لەگەڵ پیاوانە بوون پێویستە لەسرم و ئافرەتان کە بەدڕەوش بن بە شێوەی جۆرا و جۆر و لەبەر ئەوەی کە من ژیر و چاوکراوم ئا بڕیارم ماوەوان بە باش زانیوە کە بەدڕەوشتێکی ئازاد بم وەک لەوەی بەدڕەوشتێکی کۆیلە و دەست بەسەر بم لار جارێکی شاکەلەشم ئادا بە پارێکی زۆر زۆرم دەسەکە و ئەتوانم بۆ سامانی پێکەوەی ئەنێم خزمەتکار و بەردەستێکی زۆرم بەکرێ ئەگرت تاکو جلوبەرگم بۆ پشۆن و پێڵاوەکانم پاک بکەنەوە هەرۆگە توانم پارێزەر بگرم بۆ بەرگریکردن لە ناموسم پزیشک بۆ لەباربردنی سکەکەم ڕۆژنامە نووس بەکرێ بگرم تاکو وێن و هەواڵەکانم بۆ بڵاوکاتەوە هەموو کەسێک نرخێکی هەیە و هەموو کارێکیش کرێ کرێش زیادی ئەکات بەپی سەرکەوتنی ئەو کەسە بە پلیکانە کۆمەڵایەتیەکانە ڕۆژێکیان بڕێک پارەم بەخشی بە یەکێک لە کۆمەڵە خێرخوازەکان بینیم ڕۆژنامەکان وێنەکەمیان بڵاو کردوێت و ئاماژیان بە هەڵوێستی نیشتیمانیاندا بوو وام لێوا دەرکە پێویستم بە بڕێک لە ناموسیان لە ناوبانگ ئەبوو ڕێژێک پارەم لە بانگ ڕائەکێشا و بەڵام لوتی پیاوان بە شێوێکی سیر بۆنی پارە و پول ئەکات پیاوێک داوای کرد شوی پێ بکەم بەڵام ڕەتم کردەوە چونکە هێشتا شوێنەواری شەق و پێڵاوی مێردەکەم بەدەستەمەوە مابوو پیاوێکی تر داوای خۆشەویستی لێکردم ئەویشم ڕەت کردەوە چونکە لە ناخمە ئازاری بەسوی هێشتا شوێنەواری هەرماوە وامزانی کە کە ڕزگارم بووە لە دەست پیاوان بەڵام ئەو پیاوەی کە ئەم جارە هاتە لام یەکێک لەو کارانی بەدەست بوو کارگیز پیاو کارگیز بە پیاو ئەکرێت و کاری ئەوانە ئەویش گەوادی بوو وام هەست کرد کە بڕێک پارە لێم دوور ئەکەوێتەوە هەروەک کابرای پۆلیس بەڵام ئەو پارەکەی ڕەت کردەوە سوور بوو لەسەر ئەوەی کە لە قازان جا بەشداری بکات و پێیوتم هەموو بەدڕەوشتێک گەوادێکی لە پشتە لە گەوادەکانی تر و پیاوان و پۆلیس ئەپارێزێت من پارێزگاری لە تۆکەم پێ من خۆم پارێزگاری لە خۆم ئەەکەم وتی ئافرەتێک نییە لە سەرگوی ئەم زەویە پارێزگاری لە خۆی بکات وتم پارێزگاری تۆم ناوێت وتی پارێزگاری ئەسەپێنرێت گەرنا ئەوە پیشەی مێردایەتی و گەوادی نامە وتم هەڕەشە قبول ناکەم وتی من هەڕەشە ناکەم ئامۆژگاریەیەم وتم ئەگەر قایل نەبووم بۆ ئامۆژگاریە وتی ئەو کات ناچارە بم هەڕەشە بکەم وتم ئەی چۆن هەڕەشەم لەکەیت وتی ڕێو شوێن و پێداویستی خۆم هەیە و هەر کارەش پێداویستی خۆی هەیە پەنام بردە بەر پۆلیس بەڵام بینیم پەیوەندی لەگەڵ پۆلیس لە من چڕترە پاشانم هانام بر بۆ بەیاسا بۆم دەرکەوت کە یاسا سزای ئافرەتانەیات و چاوی لە پیاوان ئەپۆشێت اینجا ئەم گەوادی کە ناوی مەرزوق بوو بینیم لە دوورۆ پێم پێکەنێت کاتێک سەرنجی ئەدام و وێڵ بووم بە دوای شتێکا بمپارێزێت لە پاشان بینیمی کە خۆم کردووە بە ماڵەوەدا دوام کەوت و ویستم دەرگاکە بدەم بە دەموچاویا. چەقۆیەکی لە گیفانی دەرهێنا و هەڕەشەی لێکردم و لە دوامەوە هاتە ژوورەوە. پێم وت چیت لێم ئەوێت؟ وتی ئەمەوێت پارێزگاری لێ بکەم لە پیاوانی تر. وتم هیچ کەس هەڕەشەم لێ ناکات لە تۆ زیاتر. وتی گەر من هەڕەشەت لێ نەکەم ئەوە پیاوێکی تر هەڕەشەت لێکات. چونکە گەوادەکان زۆرن و گەر ئەشتەوێت شوم پێ بکەیت ئەوا قایلم. وتم پێویست ناکات. پارە و سامانم زۆرە بەڵام جەستەم موڵکی خۆمە بە زمانێکی پیاوانی سەرکەوتوو وتی من کابرایەکی سەرقاڵم سەرمایەم جەستەی ئافرەتانە منیش کار و خۆشەویستی تێکەڵ ناکەم پێم وت خۆشەویستی ئەناسیت وتی ئایا مرۆڤەیە خۆشەویستی نەناسێت تۆ خۆشەویستیت ناسیوە وتم ناسیومە وتی ئێستا لەکوێ وتم نادیارە وتم ئەی تۆ؟ وتی هەر ماوە. وتم ئەی داماو؟ وتی ویستم ڕزگارم بێت لە دەستی بەڵام هەر نەمتوانی. وتم ئافرەتە یان پیاو؟ چونکە گەوادەگان هەمیشە پیاو بە باشتر ئەزانن. وتی ئافرەتە. وتم پارەی بۆ خەرج ئەکەیت؟ وتی هەموو شتێکی ئێمەیە. پارەم، کۆششم، خودی خۆم، جەستەم، بیرم. هەموو شتێک لەگەڵ ئەوەشە هەست ئەەکەم بە بەشی ناکەم پێیەکی تری خۆش ئەوێت وتم ئەی داماو وتی هەموو خەڵکی داماون لە خۆشەویستە پێکەنیم و وتم من داماو نیم چونکە کەسم خۆش ناوێت سەرنجێکی چاوەکانی یام وتی خەیاڵت خاوە چونکە من لە چاوانە ئەو زریانە بینم کە پاشماوی داڕوخانی خۆشەویستە وتم خۆشەویستی چاوان پڕ ئەکات لە ڕووناکی و نایڕوخێنێت وتی ئەی داماو تۆ خۆشەویستیت نەزانیەوە چییە من پێتی ئەناسێنم ویستی ڕام کێشێت بۆ خۆی وەڵام پاڵێکم پێوە ناوتم من خۆشەویستی و کار تێکەڵ ناکەم وتی کی و توێتی ئەمە خۆشەویستیە ئەمە بەشێکە لە کار وتم مەحاڵە وتی هیچ شتێک نییە لە لای من مەحاڵ بێت زانیم کە گەوادێکی سامناکە و دەستی گرتۆ بەسەر ژمارەیەک لە ئافرەتانی بەدڕەوشت کە من یەکێکم لەوانە هاوڕێشی لە هەموو شوێنەکەی و پارۆپولێکی باشیان بۆ خرج ئەکات هاوڕێکی پزیشکی هەیە پەنای بۆ ئەبات کە گەر هاتو یەکێک لە بەدڕەوشتەکان سکی کرد هەروە کاوڕێکی تری هەیە لە پۆلیس ئەی پارێزت کە بە سەردانەکانی بۆ پۆلیس هاوڕێی هەبوو لە دادگا سرجەم بەندەکانی یاسای بۆ شیە کردەوە کە ئەی پاراست و هەر بەدڕەوشتێک بیگرێت ئازاد بکرێت یاخو غەرامە یاخو غەرامە بات لە زووترین کاتدا بەدڕەوش لە بەندیخانە بێتە دەرەوە و بۆی زۆر دوانەکەوێت لە ئەنجامانی کارەکەی بەرهەمەکەی پاشان زانیم کە من ئازاد نیم وام هەست ئەکرد بەڵکو بریتیم لە ئامێرێکی جەستەی شەو و ڕۆژکار ئەەکەم لە پێنا ئەوی کە چەند پیاوێک بەبێ سنوور دەوڵەمەنم بکەن تەنانەت ئەو خانۆشم لەدەستدا کە هەموو هێز و توانام تێی دانا ڕۆژێک لە ڕۆژان بەخۆم و چیتر بەردەوام نابم هەموو کاقەز و پێداویستەکان کردە جانتا بچکۆلانەکەم و خەریک بوو لە دەرگاکە بچمە دەرەوە کتوپڕ هاتە بەردەم وتی بۆ کوێچی وتم ئەگەڕێم بە دوای کارێکە هێشتا بەڵگا نامەکی قوتابخانم پێما بوو وتی کێ و توێتی کە تۆ کار ناکەیت وتم ئەو کارە ئەەکەم کە خۆم هەڵی ئەبژێرم وتی کێ پیوتوی کە کەسێک هەیە لەسەر ئەم گوی زەوی ئەو کارەی هەڵبژاردبێت کە خۆی ئەیەوێت وتم من نامێت کۆیلەی بەر دەستی تۆ بم کە تۆ دەسێ بەسەرا گرتوم وتی کێ پێی وتوی کە کەسێکەیە لەسەر گوی ئەم زەویە دەست بەسەر و کۆیلی کەسێکی تر نەبێت فردۆس خەڵکی دوو جۆر سێمیان نییە کۆیلە و گەورە وتم کەواتە ئەمەیەت گەورە بم نەک کۆیلە وتی چۆن ئەبیت بە یەکێک لە گەورەکان چۆن ئەبێت بە یەکیەک لە گەورەکان فردۆس ئافرەت بە تەنها ناتوانێت چجای گەر هات و ئافرەت بێت و بەدڕەوشتیش بێت لە هەمان کاتە ئایا تۆ ئەمە مەحاڵ ئەزانیت وتم من هیچ شتێکم لا نییە ناوی مەحاڵ بێت ویستم بچمە دەرەوە بەڵام پاڵێکی پێوە نام و دەرگاکەی داخست چاوم بڕیە چاوی و پێم وت ئەچمە دەرەوە وتی ناچیتە دەرەوە هێندەی تر چاوم بڕیە چاوی زانی کە هێندی ئافرەت ڕقی لە پیاوە ڕقم لێتی هێندی کۆیلەی ڕقی لە گەورەکەیەتی ڕقم لێتی و چارەیم ناوێت لە تێڕوانینی چاویا زانیم هێندی گەورە لە کۆیلەکەی ئەترسێت لێم ئەترسێت بەڵام هەر چەند چرکەیەکی پێچوو چای بزر و نێر کردەوە و خۆی کۆکردەوە و دەرگاکەم گرت تاک و بیکەمەوە دەستی بەرز کردە و زلەیەکی لێیام منیش بە هەموو توانام دەستم بەرز کردە و زلەیەکم لێە چای سوور هەڵگەڕا دەستی بر بۆ گیفانی تاک و چەقۆ دەربێنێ بەڵام دەستی من لە دەستی ئەو خێراتر بوو چەقۆکەم کرد بە گردنیا لە گردنیم دەرهێنا و کردم بە سنگیا لە سنگیم دەرهێنا و کردم بە ورگیا چەقۆم لە هەموو بەشەکانی جەستەیە. ئاسانی جوڵەی دەستم لە وەشانی چەقۆکە بەلاوە سیرتر بوو. ئەوەی زیاتر سەرسامی کردم بووم کە پێشتر ئەنجام نابوو. ویستم بزانم کە بۆچی پێشتر ئەنجام نەیاوە. زانیم کە ئەترسام. ترس ئەو ساتی بەریام کە ترسام لە چاوی ئەوە کە بەدی کرد. دەرگاگەم کردەوە چوومە سەر شەقامەکە. جەستەم زۆر سوکەڵە بوو. وەک پەڕێک وەک ئەوەی ئەو قورسی جەستەم ترسی چەندین ساڵ بووبێت کۆ بووبێتەوە شەو بێدەنگە و تاریکایی سەرنجڕاکێش وەک ئەوەی تیشکی ڕووناکی تەنها غایلیەکی چەندین ساڵ بووبێت لەسەر چاوم کۆ بووبێتەوە نیلە سەحراویە و هەواش خاوێنە و سرجەم بەرز بۆتەوە بۆ ئاسمان لە کاریگاری دراندنی پەردە و دەرخستن و ئاشکراکردنی نادیارە و شاراوەیە تەقەی پێڵاوەکانیشم دڕیان بە بێ دەنگی ئەو شەوە ئەیا و بە هەنگاونانێکی یەک لە دوای یەکی بەردەوامی هیچ شتێک پەلە ناکات لەبەر ئەوەی پی ئافرەتێک دڵنیایە لە خۆی کە ڕێگەی خۆی شارەزای و ئامانجیشی ئەزانێت پێڵاوەکانیشی لە چەرمی گرانبەهایە پاژنەکانیشی بەرز و پتەون قاچەکانی خڕ و بەرزە و مێینەیەکی نەرمە هەرچی بڵێی موو پێوەی نییە و لی کراوەتەوە هیچ کەس ناتوانێت بە ئاسانی بمناسێتەوە چونکە من لە ئافرەتێکی بەڕێز گرنگی چینە باڵاکان ئەەکەم قژم لە لای ئارژگای تایبەتی و ئارایشگا چینە بەرزەکان چاکراوە لێوەکانم بە ڕەنگێکی ئاسایی و سروشتی ڕەنگ کراوە چاوەکانم بە چەند هێڵێکی ویستن و ڕەتکردنەوە نەخشێنراوە وەک هەر هاوسەرێکی بە فەرمانبەرێکی باڵای چینە باڵاکان بەڵام هەنگاوی بەو شێوەیە دڵنیانەی سەر شەقامەکە ئەوە پیشانەیە کە من هاوسەری هیچ کەسێک نیم بەلای چەند پۆلیسێک هاتێ پەڕیم بەڵام هیچ کامیان نیان ناسیمەوە لەوانەیە وا تێگەشتی بێتن کە من یەکێک بم لە شازادەکان یان پاشاکان یا خواکان گەرنا ئەبێ ئەمە کێ بێت وا بەسەر بەرزانە و بە فیزەوە هەنگاو ئەنێ ئەبێ کێوێ بەو شێوەیە پێ لە زەوی گیر بکات بە بەردەوامی سەرنجیان ئەیام منیش پێویست بوو لە سرم کە هیچ خۆم تێک نێم و سرم لە ژیانی نزمی ئەوان بەرزتر ناوکەمەوە هەوڵ بدەم ئارامی و ساردی ڕاگرم هەنگاوی پتە و جێگیر بنێم ئەوان چاوەڕوانی ئەوەکەن کە یەکێک لە ئێمە هەڵە بکات و هەڵبکێتە سەری لەسەر کۆتایی کۆڵانەکە ئۆتۆمبیلێکی ئەنتیکەم بینی سەری پێوێکی بە پەرۆشی لیۆ هاتە دەرەوە دەرگاکەی بۆ کرمەوە وتی وەرە وەرە لەگەڵم وتم نەخێر وتی چەند ئەڵەی ئەدەمێ وتم نەخێر وتی بڕوا کە چەند بڵی ئەدەمێ وتم تۆ ناتوانیت نرخم بیت لەبەر ئەوەی زۆر گرانە وتی ئەتوانم هەر نرخێک بەم چونکە من شازادەیەکی عەربیم وتم منیش شازادەم وتی هەزار ئەدەم وتم نەخێر وتی دوو هەزار چاوم بڕێت چاوی بۆ ترسە شاراوەی لە قوڵایی چاوەکانیان هەستم پێکرد زانیم کە یەکێکە لە شازادەکان یاخود فەرمانڕاوەکان هەر بۆیە پێم وت سێ هزار وتی قایلم لەسەر جێگا نەرمەکە چاوم نوقان و جەستەم لە خۆم جیاکردەوە جەستەیەک کە هێشتا گەنجە و پتەوە و توانای کشانەوە بەرگریکردنی هەیە. پاشان هەستم بە کێشی قورسی لەشی ئەکرد هات سەر جەستەم و سەر سنگم پتەوی چەندین ساڵی پێوە بوو ئاو ئارەقێکی زیاد لە پێویست لە هەموو جوڵەیەکا بە گێلیۆ لی ئەپرسیم هەز بە چێژ ئەەکەیت نیش چاوەکانم ئەنوقان و ئەموت بەڵێ ئەوش زیاتر دڵخۆش ئەبوو جوڵەی زیاد ئەکرد دووبارە لی ئەپرسیمەوە هەمان پرسیار منیش بە بەڵێ وەڵام ئەیەوە هێندەی تر دڵخۆشتر ئەبوو دواجار کە لی پرسیم بە توڕەیەکەوە وتم نەخێر پاشان کاتێک پارەکەی یامێ من هێشتا هەر تووڕە بووم پارەکەم وەرگرت و یەکەیەکە کاقەزی پارەکەم ئەدڕان بەرکەوتنی کاقەزی پارەکە بە پەنجەکانم لە بەرکەوتنی یەکەمین قرش ئەچوو کە بۆ یەکەم جار لە باوکم وەرگرت بە هەموو توانان پارەکانم ئەدڕاند وەک ئەوەی پاری مام و پاری مێردەکەم و باوکم بدڕێنم وەگەوەی مەرزوق بەیومی و زیاء و ئیبراهیم بدڕێنم سەرجەم ئەو پیاوانە بدڕێنم کە بینیومن وەک ئەوەی دوا قڕشی ئەو پیاوانە بدڕێنم کە لێم وەرگرتن و لەگەڵ یانا پەنجەکان بدڕێنم چاوەکانی بەسەر سوورمانێکەوە زەق بوون و کاتێک بینیمی پارەکان ئەدڕم وتی بەڕاستی تۆ شازادەیت چۆن هەر لە سەرتاوە بڕوان پێ نەکردیت وتم شازادە نیم وتی وام زانی بەدڕەوشتیت وتم بەدڕەوش نیم بەڵام مام و باوکم و مێردەکەم هەر لە سەرتا هۆڵیانەیە تاکو بمە بەدڕەوشت شازادەکە پێکەنی وتی تۆ درۆکیت لەبەر ئەوی دەم و چاوت ئەڵێ کە تۆ کچی پادشایت وتم باوکم هیچ جیاوازێکی ئەو تۆی نەبوو لەگەڵ پادشایە لە یەک شتانە بێت وتی ئەو شتە چییە وتم فێری کوشتنی نەکردم لێم گەڕا کە خۆم بە تێپەڕبوونی کات لە ژیانە فێر ببم وتیایە ژیان فێری کوشتنی کردویت وتم بەڵێ وتی کەست کوشتووە وتم بەڵێ چای بڕێت چاوم و پێکەنی وتی ناتوانم بڕوا بکەم کەسێکی وەک تۆ بتوانێت کەس کوژێت وتم بۆچی وتی لەبەرەوەی ناسکیت وتم کێڵێ کوشتن پێویستی بە ناسکی هەیە جارێکی تر چای بڕێ چاوم و پێکەنی وتی هەرگیز بڕوا ناکەم کە تۆ بتوانیت مێشولەیەک بکوژیت وتم لەوانەیە مێشولە نەکوژم بەڵام پیاو ئەکوژم جارێک تر سەرنجی چاوی یاموتی بڕوا ناکەم وتم چی بکەم تاکو بڕا بکەیت وتی نازام چیەکەیت تاکو بڕات پێ بکەم بە هەموو توانام دەسم بەرز کردەوە و زلێکم لێە وتم بڕوات کرد کە لێمایت لێدانی چەقۆیەک و گیرکردنی گردنت لە جوڵی ئەم زلەیە ئاسانترە چاوەکانی زەق بوو سێری ئەکردم بە ترسێکەوە پێم و ئێستا بڕواکەیت کە ئەتوانم بتکوژم چونکە تۆ تەنها وەک مێشولێک وایت بە هەزاران پارەی ئەم میلەتە برسە لە بەدڕەشتەکانە خەرج ئەەکەیت پێش ئەوەی دەست بەرز بکەمەوە تاکو زلێکی تری لێم وەک چۆن ئافرەتان داوای فریاکەوتن ئەکەن هاواری کرد فریام بکەون هێندی هاوار کرد تاکو پیاوانی پۆلیس زاتن بەم دەنگیەوە پێیوتن بیگرن ئەوە بکوژێکی تاوانبارە لیان پرسییم ئایا تۆ بکوژێکی تاوانباریت وتم من بکوژم بەڵام تاوانبار نیم منیش وەک ئێواوام تەنها تاوانبار ئەکوژم وتیان ئەم پیاوە شازادەیەکی پاڵەوانە و تاوانبار نییە وتم پاڵەوانێتی شازادە و پادشاکان لە لای من تاوانە من وەک ئێوە نیم وتیان تۆ تاوانباری کچی تاوانباریت وتم دایکم تاوانبار نەبوو هیچ ئافرەتێک ناتوانێت ببێ بە تاوانبار چونکە تاوان پێویستی بە نێری و نێرینە هەیە وتیان ئەوە ئاڵەی چی وتم ئێوە تاوانبارن باوکان، مام، خاڵ، مێردەکان و گەوادەکان و پارێزگارەکان و پزیشکەکان و ڕۆژنامەنووسەکان و سەرجەم پیاوان لە سەرجەم پیشەکانی ئێوەن. وتیان تۆ ئافرەتێکی ترسناک و دڕندەیت. وتم لەبەر ئەوەی ڕاستیم وت، ڕاستیش دڕندە و ترسناکە. ئاسنیان کردە دەستم و بەرەو بەندیخانە ڕاپێچیان کردم و دەرگا و پەنجەرەکانیان لەسەر داخستم و من ئەمزانی بۆچی هێندە لێم ئەترسن چونکە من تاکە ئافرەتێکم کە پەردە لەسەر ڕاستی شاراوەکان هەڵابێتەوە دادگاکانیان لێگرتم و سزای سێدارەدانیان سەپان بەسەرما لەبەر ئەوە ناکە من کەسێکم کوشت بوو چونکە ڕۆژانە چەندین ئەکوژرێت بەڵام ئەوان سزای مردن ئەدەن چونکە لە ژیانم ئەترسن ئەیان زانی کە بژیم ئەوان ئەیان کوژم ژیانی من واتە مردنی ئەوان، مردنیشم واتە ژیانی ئەوان. ئەوان حەز بە ژیانەکەن، چونکە ژیان لە لای ئەوان واتە تاوانی زیان، واتە تاوانی زیاتر و دەستکەوتنی زیاتر. منم زانی کە تفکردنە لەسەر ئەم وێنانە تەنها تفردکردنە لەسەر کاقەزی ئەو ڕۆژنامانە. سوودم لێوەرئەگرتن لە داخستنیان لە ناو کاوانتەر و سەرمێزەکانە. لەگەڵەوە شاهر تفم ئەکرد و لی ئەگەڕام. تاکو خۆی وشک ئەبۆوە هەرکەس منی بنیایە ببینایە کە ئەو تفەمە کرد کە تفمە کردە سەر ئەو وێنەیە وایە زانی کە خاوەنی وێنەکە ناسم بەڵام من نەم ئەناسی چونکە من تەنهایەک ئافرەتم ئافرەتێکیش ناتوانێت هەموو ئەو پیاوانە بناسێت کە ڕۆژنامەکان وێنەکانیان بڵاوەکاتەوە هەرچی بم من تەنها لە بەدڕەوشتێکی سەرکەوت و زیاتر هیچی ترم نییە هەروەک هەرچەند بە ڕەوشت سەرکەوت و بێت ناتوانێت هەموو پیاوان بناسێت هەر پیاوێکیش کە بینی بێتم ویستومە بە هەموو توانامەوە دەستم بەرز بکەمەوە و زلەیەکی لێم بەڵام نەمێرا و ئەترسام ترس ئەم کاری لا قڕس کرد بووم نەم ئەزانی چۆن ئەو ترسە لە خۆم دەربکەم تاکو بۆ یەکەم جار دەسم بەرز کردەوە و بەرزبوونەوەی دەسم و داگرتنی ترسەکەی شکاندم و زانیم کە زۆر ئاسانە چیتر دەسم نەوەستا لە بەرزبوونەوە و لێدانی زلە لە هەر یەکێک لە پیاوەکانە جوڵەی دەستیشم زۆر ئاسان و سوک بوو هێندە ئاسان و سوک ببوو گەرچە قۆش بواە لە سنگم گیر بکردایە ئەوە هەروە هەبوو بە ئاسانی و بەڕاستی ئەم ڕاستی ئاڵێم چونکە هەمیشە ڕاستی سوک و ئاسانە لە ئاسانیەکەشا ڕەقی و توندی بەدی ئەکرێت من نەمەتوانی بۆ ڕەقی و توندیە بگەم دوای ساڵانێکی دوور و درێژ نەبێت لە تێکۆشان بە دەگمەن مرۆڤ ئەگات بەڕاستی ترسناک دوای ساڵانێکی کەم گەیشتن بە ڕاستی واتە مرۆڤ چیتر نەترسێت لە مردن چونکە ڕاستیش وەک مردن وایە پێویستی بە ئازایەتیەکی زۆرە ڕاستیش وەک مردن وایە ئەکوژێت نیش کوشتنم بەڕاستی ئەنجامە نەک بە چەقۆ هەر بەم هۆیەشەوە ترساندونی پەلە ئەکەن لە سێدارەدان پەلیانەکە لە سێدارەدان ئەوان لە چەقۆ ناترسن بەڵکو ڕیان بەڵکو ڕاستی ئەیان پۆشێنێت ئەم ڕاستیە ترسناکە هێز و توانای زۆری پێبەخشیم وام لەکە لە مردن نەترسم لە ژیانیش ناترسم هەروەک لە برسێتی و ڕووتی و ڕووخان ناترسم لە دڕندەی فەرمانڕاوەکان و پیاوانی پۆلیسیش ناترسم بە ئاسانیش تف ئەکەمە سەردەم و چاوە درۆزنەکانیان و ڕۆژنامە ساختەکانیان پاشان دەنگی فردۆز لە پڕ نەما وەک چۆن لە خەو نادەنگێک نامێنێت جەستەم جوڵان وەک یەکێک چۆن داوای خەوتن لە لەشی ئەجوڵێنێت بەڵام ژێرم سیسەم نەبوو بەڵکو شتێکی ڕەق بوو، وەک ڕەقی زەوی و سارد، وەک ساردی زەوی، بەڵام ساردییەکە ناگات. ساردییەکە ناگا بە جەستەم، وەک ساردی دەریا وایە لە خەونا. لە خەونا کاتێک تیایدا مەلائەکەم، ڕووتم و سەرمام نابێت و نوقمیش نابم، لەگەڵ ئەوەشا کە مەلە نازانم. دەنگی پچڕا، بەڵام دەنگە هێمنەکەی لە گوێما ئەزرینگایەوە. وەک ئەو دەنگانە وابوو کە لە خەو نایان بیستین وا هەست ئەکەی کە لە دوورۆیەن لەگەڵ ئەوەی کە نزیک بوو یان لە نزیکەوەیەت لەگەڵ ئەوەی کە دوورە نازانین بەڕاستی لە کوێویەت لە سەرەوە یان لە ژێرەوە لە ڕاستەوە یان لە چەپەوە لەوانەشەوە هەست بکەی کە لە ناخی زەویەویەتە دەرەوە یان لە دڵی ئاسمانەوە لەوانەشە لە هەموو لاکانەوە بۆمان بێت وەک هەوایەک گوێچکە پڕ بکات بەڵام هەواش نەبێت بەڵکو دەنگێکی ڕاستەقینە بوو من گوێم لێی بوو ئافرەتێکی ڕاستەقینەش لە گۆشت و خوێن هێشتا لەبەر دەممانە سەر زەویەکە دانیشت و پەنجەرەی ژووری بەندیخانەکەش داخراوە دەرگاکەش داخراوە نابێت کە خەون بووبێت پێویستە من بە ئاگا بووبێتم چونکە لە ناکاو دەرگاکە کرایە و ژمارەیەک پۆلیسی چەکدارم بینی هاتنە ژوورەوە بازنێکیان بە دەورا کێشاو گوێم لێ بوو یەکێکیان پێیوت هەستە کاتت هاتووە لەگەڵیان ڕۆیشت بێکجاری لەبەر چاومون بوو بەڵام دەنگەکەی لە گوێمە هەر ئەزرنگایەوە گوێم و مێشکم و بەندی خانە و شەقامەکانی ئەشلەقاند جیهانی ئەشلەقاند دەبووەوەی سامناکی پەیاکردن لە جیهانە ترسناکی و ڕاستی کوشندە سامناکی و ڕاستەقینەی دڕندەی ئاسان ئاسانی مردن ئاسانی مناڵێک درۆ نازانێت و لەبەر ئەوەی کە سەرجەم جیهان درۆ ئەکات پێویست بوو لەسەر فردۆس کە نرخی گرانی لەسەر بکەوێ ئینجا سواری ئۆتۆمبێلەکەم بووم و سەرم کاس کاس شەرم لە خۆم و ژیانم مەکرد کە لە ژیانما درۆکەم ئەترسام و شەرم ئەکرد خەڵکم ئەبینی بە پەلە بوون لە ڕۆشتنا بە شەقامەکانە بەرەو ساختە و درۆکانیان ڕۆژنامەکانم بینی بە کتێبخانەکانەوە هەڵواسرابوون ڕبوون لە ناونیشانی درۆ ئاڵا ساختەکانیشیان لە هەموو جێگایەک بەرز کرابووەوە. منیش پێم نا بە بەنزینی ئۆتۆمبێلەکەما و بە هەموو توانام وەک پێ بنێم بە هەموو جیهانا. پاشان پێش ئەوی ئۆتۆمبێلەکەم ڕاگرم بەر جیهان بکەوم بۆم دەرکەوت و زانیم کە فردۆس لە من ئازاتر بووە بەڵێ فردۆس لە من ئازاتر بووە. نووسینی دکتۆرە نەوا سەعداوی و وەرگێڕانی جیڤارا کەمال، بەرواری بیست و دوو ی چوار ی دوو هەزار و چوار.